نۆیەم ئەو کارتی ڕاسپاردانەی کە لە زێر بە نرختر بوون حکایەتکردن بۆ زیندە چەند لایەنێکی چاچی هەبوو یەکەم ڕێز و خۆشەویستی بەندیەکانی بەلای خۆیدا ڕادەکێشا و خەرجیان دابین دەکرد و وریاییان دەکرد. دووەم، گێڕانەوەی حیکایەت غەم و پەژارەی دڵ سووک دەکات. وەک ئەوە بوو باری سەرشانی لابچێ و بەسەر دۆستەکانیا دابەش ببێ. تەنانەت ئەگەر کەسیش نەبوایە گوێی لێ بگرێ دەبوایە حیکایەت بۆ دیوارەکان، درەختەکان بکا. ئەگینا لە داخە شەقی دەبرد. بۆیە هەرکە دنیا تاریک دەبوو بەندیەکان دەهاتنە ژوورەوە. زیندە بە شەوق و زەوقەوە خۆی بۆ حەکایەت کردن ئامادە دەکرد. برادەران پەندی پێشینانە کە تێر ئاگای لە برسی نییە. تا کەسێ خۆی گرفتار نەبێ ناتوانێ بزانێ من چ بەدبەختی و ڕەنجێکم کێشاوە. ژیانی سەگێکی بەڕەلا لە من گەلێک باشتر بووە. یەکێک لە بەندیەکان کە لەسەر جێگاکەی ڕاکشابوو قسەکەی زیندەی بڕی و گوتی ڕۆڵە گیان واز لە بەدبەختی بێنە هەموو ئەو ڕۆژگارانەمان دیوە پاشماوەی حکایەتەکە بگێڕەوە بزانین چ چت خوارد بەسەر چاوان ویستم داوای لێبردن دەکەم بەڵێ برادران چون بۆ ئەستەمبۆڵ لەم شارە گەورەیەدا هیچ شوێنێ بەڵەت نەبوو ئەدرس یەکێک لە هاوشاریەکانم پێبوو چۆنی بدۆزمەوە غەریب و تەنیا لێرەوە دەچوون بۆ ئەوێ و لەوێەوە بۆ ئێرە دەهات پرسیارم لە هەر کەسێ دەکرد لە بری وەڵام یان پێدەکەنی یان شانی هەڵدەتەکان. دوای ڕۆژێ سووڕانەوە و پرس کردن چاخانەی هاوشارییەکانم دۆزیەوە چووم بۆ ئەوێ. دوای چاک و خۆشی و هەواڵ پرسین هاوشارییەکەم پرسی، چۆن بوو وا ڕێت کەوتە ئەستەمبۆڵ؟ حاڵ و مەسەڵەکەم بۆ گێڕایەوە. کاک بەرجەستە لە ئەستەمبۆڵدا هێندە ناسراو بوو گشت کەسێک تەنانەت هاوشارییە بێکارەکەی منیش دەیناسی. هەڵبەت نەیدەزانی کە کاک بەرجەستە هاوشاری خۆمانە و کوڕی حەقی پینەدۆزە. منیش لەبەر دۆستەکەی بابم چ قسەیەکم لەو بارەیەوە نەکرد. هەرچەند هاوشارییەکەم زۆری هەوڵدا کە بزانێ ئاشنایەتیم لەگەڵ کاک بەرجەستەدا تا چ ڕادەیەکە، بەڵام هیچی وام بۆ دەرنەخست. هاوشارییەکەم زۆرم لەگەڵدا گەرم و گوڕ بوو. ئیدی نازانم لەبەر ئەوە بوو کە دەیزانی، بۆرە ئاشنایەتیەکم لەگەڵ کاک بەرجەستەدا هەیە و ڕەنگە سوودێکی بۆ ئەویش تێدابێ یان هاوشاریان لە غەریبیدا پتر دڵ بەیەکەوە دەنێ بردمی بۆ ئەو تێلەی کە خۆی لێ هزار خۆزگە بە کاروان سەرا و چاخانەی گوندەکان هێندە پیس بوو دڵم تێک هەڵدەهات بەڵام چار نەبوو دەبوا بیگوزەرێنم سبەی بەیانی چوون بۆ نووسنگەی کاک بەردەستا لە بارەگای حزبی گوتیان لە کۆبوونەوەی کرێکارانە. یەک ڕاست چووم بۆ کۆبوونەوەکە، قسەی بۆ کرێکارەکان دەکرد. هێندە بە گەرمی قسانی دەکرد هەر مەپرسە، دوو سێ هەزار کرێکار دەبوون، ورتە لە کەسیانەوە نەهات. بەڵام دیار بوو کەس لە قسەکانی تێ نەدەگەی. ماوەیەک بە جێژ و وێژی وێستام و لە جووڵە و وتەکانی کوڕەکەی هەقی پینەدۆز خێل بوومەوە. بە ڕەحمەت بێ، بابی هەمیشە بە سەر خۆیا دەدا و دەیگوت، هەتیو، تۆ قەت بە پیاو نابی. حەقی بوو. ئەو کوڕە کورتە بنەیە هێندە چەتوون بوو، سەرجەمی خەڵکی ئاوایی لە دەستی بێزار بوون. تەنانەت دایکیشی لە داخی ئیشە قۆڕەکانی ئەو سەری خۆی هەڵگرت و تەڵاقی وەرگرت، بابیشی لە داخی ئەو سەری نایەوە و مرد. لە تایفەکەشیاندا کەس ئامادە نەبوو بیگرێتە خۆ. هەموو دەیانگوت سەگی کۆڵانەکان دەبن بە مرۆڤ، ئەم هەتیوە بە پیاو نابێ. وەلێ ئەوەتا من وا بە چاوی خۆم دەبینم، ئا ئەو کوڕەی حەقی پینەدۆزە بووە بە پیاو، پیاوێکی گەورەش! برسێتی و ڕووتی فەرامۆش کردووە. بە حەپەساوییەوە دەمڕوانی، کە قسەکانی تەواو بوو، هاڕەی چەپڵە و سەدای هۆراکێشان گوێی دڵنیادەمان کرد. هەندێکیان بە ڕادەیەک گەرم بووبوون، کڵاوەکانیان بە حەوادا هەڵدەدا. ژمارەیەکی زۆر ڕژانە ساڵۆنەکەوە و لە دەوری کاک بەرجەستە خڕ بوونەوە. منیش بە هەر زەحمەتێ بوو، ڕێیەکم کردەوە و چوومە بەرەوە. هەر کە چاوی پێم کەوت، دەستی لە مل کردم و ماچی کردم. لە دڵی خۆمدا گوتم، دۆستەکەی بابم چەند کابرایەکی بێ ویژدان بوو کە لە پاش ملە زەمی کاک بەرجەستەی دەکرد ئەوجا بە خەڵکەکەی نیشاندام و گوتی فەرموو ئەمەش یەکێکە لە هاوڵاتیە دەردەدارەکانمان من هەمیشە ئامادەم خزمەتی هاوڵاتیان بکەم خەریک بوو لە شەرمانە ببم بە دڵۆپێ ئاو من شایانی ئەو هەموو خۆشەویستیە نەبووم کاک بەرجەستە بەم پلەوپایەوە ئامادەی خزمەتی من بوو بە شەرمەوە گوتم ئەم فەرمایشتە چیە قوربان من نۆکەری تۆم ئێمە بچوکی تۆین. هێندە هەرا و غەڵبە غەڵب بوو تاقە یەک گوشەشی لەم قسانەم بەرگوێ نەکەوت لە دڵی خۆمدا گوتم چۆنە بەم گەرما و گەرمە داوای کەمی پارەی لێ بکەم وەێ هەستم کرد کە کارێکی دروست نییە و وازم لەم بیرە هێنا گوتم ئەرێ دەتوانم لەکوێ بتبینم گوتی من لە هەموو شوێنێکە ئامادەی خزمەتم پرسیم کەنجی بێمە خزمەتتان هەر کاتێ حەز دەکەی لە خزمەتتدا. لە ڕاستیدا کە چاوم بەم ڕەوشت و وێڵ و مرۆڤایەتیەی کاک بەرجەستە کەوت شەرمەزار بووم. ڕاستە بابم بەخێوی کردبوو. زۆری بەسەریەوە هەبوو. بەڵام ڕەوشت و وێڵی کاک بەرجەستە لەمانە بەنرختر بوو. بەتایبەتی لە ڕۆژگارێکا کە برا برای خۆی ناناسێ. بونی مرۆڤێکی وەکو ئەو کیمیا بوو گوتم دوای نیوەڕۆ دێم بۆ نووسینگە بەڕووێکی خۆشەوە گوتی من هەموو کاتێ لە هەموو شوێنێکدا ئامادەی خزمەتم برادران کەسێ نەمرێ دوای نیوەڕۆ هەر هیچ نییە بەڵام بۆ سبەی و دوو سبەی و دوای هەفتەیەکیش هەر نەمتوانی بیدۆزمەوە تخوا سەیری گەوجی و جێلی من بکەن من نەمزانی کە هەموو کاتێ واتە هیچ کاتێک و هەموو شوێنەیانی هەرگیز ئەمانە هەموو قسەی ڕوتن سیاسەکان بۆ خۆسەپاندن و خۆ خۆشەویست کردن ئەمە دەکەن و هەمیشە ئەم ڕستانە دەڵێنەوە. دوای ماوەیەک سەرگەردانی و بێ و بڕۆ، دەرگەوانی ژوورەکەی کاک بەردەستە کە تومەز دڵی بە حاڵم سووتابوو، ئەم شتەی پێم گوت. چونکە زانیم پیاوێکی چاکە، کەوتمە سەر دەست و پێی گوتم، وەزعی من جیایە لە هی خڵکانی دی، خۆی چاکم دەناسێ، تۆ هەر ئەوەندە ڕێم بدە کە بچمە ژوورەوە بیبینم، ئیدی ئەوی دی بۆ خۆی ساز دەبێ. دەرگەوانەکە گوتی، چۆن دەیناسیت؟ بە کورتی هەموو شتێکم بۆ گێڕایەوە، گوتم ئەو ڕۆژەش کە لە کۆبوونەوەکەدا بینیمی، ئەملاو ئەولای ماچ کردم و بە خەڵکەکەی ناساندم. دەرگاوانی ناڕەسەن بە تەوسێکەوە پێکەنی و گوتی، هەهە، ئەو ڕۆژی سەدان کەس ماچ دەکەن. ئەمە بەڵگەی ئاشنایەتی نییە. هەموو سیاسییەکان وان. چما تۆ خەڵکی ئەم وڵاتە نی؟ وام هەست کرد ئەم قسانەی لە ڕووی ناڕەسەنییەوەیە و دەیەوێت دەستم پێوە بنێ و نەیەڵێ بچمە لای کاک بەرجەستە. کەوتمە تکا و پاڕانەوە و گوتم، بابە عەزیەتم مەدە، من هاوڕێی منداڵیی ئەوم، ڕێم بدە بچمە ژوورەوە. وەلێ ئەم قسانەی بە گوێدا نەچوو. گوتی، گەر بیویستایە بتبینێ، کاتی دیدەنی بۆ دیاری دەکردی. مشت و مڕەکان گەرم بوو. هەموو فەڕاش و دەرگاوانەکان پێیان زانی. کۆمەڵێک لە دەورمان خڕ بوونەوە. هەندێکیان پێدەکەنی هەندێکیان گاڵتەیان دەکرد هەر کەسە و شتێکی دەگوت بەڵام من باوەڕم ناکرد پیاوێک کە لە ماڵی بابمدا گەورە بوو بێ و چەندین ساڵ هاوازی یەکدی بووین وا بە هاسانی بم خەڵەتێنێ بۆیە ئامادە نەبووم دەست لە دیدەنی هەڵگرم و بڕۆم بە دووی کاری خۆمدا پێداگرتنیش لەوە پتر بێ فیدە بوو ناچار لە بەردەرگاکە لاچووم کەمێک لە ڕاڕاوەکەدا هاتوچوم کرد دەبوو بە هەر نرخێ بووە خۆم بە ژوورێدا بکەم وام دانابوو چاوەڕێ بکەم تا دەرگەوانەکە دەچێ بۆ چا هێنان یان هەر کارێکی دی خۆم بە ژوورەکەی کاک بەرجستەدا بکەم هێندەم ڕق لە دەرگەوانە کاستا بوو بڕیارمدا یەکەم داواکاریم لە کاک بەرجەستە لابردنی ئەو دەرگەوانە بێ لەم بیرانەدا بووم یەکێک لە ژوورەکەی تەنیشتەوە دەرگەوانەکەی گاز کرد دەرگاوانەکە بەدەم دەنگەکەەوە چوو منیش بە پەلە دەرگاکەم کردەوە و چوومە ژوورەوە وام دەزانی ژوورێکی گەورەیە کەچی بچووک بوو، هیچ کەسێک لە ژوورەوە نابینرا. لە ژوورەکەی پشتەوە سەدای پێکەنین و سوعبەتم بەرگوێ کەوت. بە دەنگەکەوە چووم، دەرگاکە واز بوو. سەرم نزم کردەوە و بە دزییەوە سەیرێکی نێو ژوورەکەی پشتەوەم کرد. کە چاوم بەو دیمەنە کەوت، ئەوجا زانیم کە دەرگاوانەکە بۆچی مۆڵەتی نەدەدام بچمە ژوورەوە. چیژێکی شۆخ و شەنگ لە پشت مێزێکەوە دانیشتبوو. دیار بوو کوڕەکەی حەقی پینەدۆز شتی دەگوت و چیژەکە چاپی دەکرد، بەڵام نەک هەروا بە شێوەیەکی ئاسایی. کاکم دەستی لە ملی کچەکە کردبوو، بەدەم قسەکردنەوە یاری بە قژ و گەردەنی دەکرد. کچەکەش بە ناز و عیشوەوە سەری بەم لا و بەولادا دەبرد. ماوەیەک سەیری دیمەنەکەم کرد، هەستم کرد خەریکە وەختەکە دەڕوا و لەوانەیە دەرگاوانەکە بێتەوە. ئەم هەلەم لە دەست بدا بۆ ئەوەی ئاگادار بێتەوە نەرمە کۆکەیەکم کرد کاک بەرجەستە داچڵەچی و ئاوڕێکی بۆ لای مندایەوە دەیویست قسەیەک بکە بەڵام من مۆڵەتم نەدا بەرەو پیری ڕام کرد چۆن ئەم ڕۆژە ئەو لە کۆبنەوەکەدا بەگەرمی باوەشی پێداکردم و ماچی کردم منیش ئەمڕۆ هەمان شتم لەگەڵدا کرد دەستم خستە ملی دەیویست بکشێتەوە تون بەخۆم گوشی و ماچم کرد کاک بەردەستە بە هەر حاڵێ بوو خۆی لە باوەشم دەرێنا و بە ساردیەکەوە پرسی، چیت دەوێ؟ تۆ کێی؟ وەک سەهۆڵێ بکرێتە ئاوی گەرمەوە بەو چەشنە توامە ئێستا چی پێ بڵێم؟ باشە مەزنی بکەم و بکەومە سەر دەست و پێی یان خۆم بناسێنم و دەستەکەی بخەمە ڕوو لە دڵی خۆمدا گوتم هەرچێک دەبێ باپێ بۆیە بە ڕقی وەڵامدایەوە ئەمە چ قسەیەەکە گوایە من ناناسی من زیندەم کوڕی ڕەشید، هێشتا هەر نەتناسیمەوە؟ لەم کاتەدا دەرگەوانەکە بەسەر سامی هاتە ژوورەوە، کاک بەرجەستە ئیشارەتی بۆ کرد کە بمکاتە دەرەوە، دەرگاوانەکە هات و توند بازووی گرتم و گوتی، بڕۆ دەرێ! کە هەستم کرد وەزعەکە ڕوو لە خراپیە، تا هێزم تێدابوو کێشام بەسەر سینگی دەرگاوانەکەدا و گوتم، کوڕی حەقی پینەدۆست، توومە زۆر خۆت لێ گۆڕاوە، حەیا شتێکی چەکە، تۆ چەندین ساڵ لە ماڵی بابی مندا بووی، کاک بەرجەستە بە ڕادەیەک لە قسەکانم دهری بوو بوو، دەمارەکانی لاملی یەک یەک بژماردایە. سوور ببۆوە. هاواری کرد، من نێوم بەرجەستەیە و حەقی پینەدۆزیش ناناسم. خانمی سکرتێر گوتی، قوربان کۆبوونەوەت هەیە، فەرموو تۆ تەشریف بەرە کۆبوونەوەکەت. بەندە قسەی لەگەڵدا دەکەم. بەڵام من دەستبەردار نەبووم، لەوە زیاتر هاوارم کرد، تۆ دایک و باوکی خۆت ناناسیت، بەڵام ناتوانیت نکۆڵی لەو شتانە بکەیت کە من بەسەرم هێناویت. بەرجەستە کە ئەم قسانەی ژنە وت کوت و پڕگۆڕا قسەکەی پێبڕیم و بە سکرتێرەکەی گوت ئێوە بچنە دەرەوە سکرتێر و دەرگەوانەکە چوونە دەرێ و دەرگاکەیان تون داخست کاک بەرجەستە وەکو دۆستێکی گیانی بە گیانی باوەشی پێمدا کرد و ماچی کردم لەسەر کورسەکەی خۆی داینیشاندم جگەرەیەکی بۆ داگیراندم و گوتی داوای لێبردنت لێ دەکەم نەمناسیتەوە گوتمیانی چی هەفتەی پێشوو دوای چەند ساڵ دووری ناسیمتەوە لە باوەشت کردم ماچت کردم چۆن ئێستا نەتناسیمەوە بابە ئەمە بەرنمەیەکی گشتیە ئێمە لەگەڵ هەموو کەسێکدا بەم جۆرە ڕفتار دەکەین ئەمجا زانیم کە دەرگەوانەکە حەقی بوو تومەس کردەوەکەی ئەو ڕۆژەی بەرجەستەش لەبەر سەرنج ڕاکێشانی کرێکارەکان بووە خۆش ئەوە بوو کە سکرتێر و دەرگەوانەکە چوونە دەرێ شێوەی قسەکردنیشی گۆڕا پرسی باشە کوڕی باش چی دەکەیت بەچیەوە خەریکی هیچ بێکارم بۆیە هاتووم بۆ لای تۆ تا کارێکم بۆ پەیدا بکەی پرسی بڕوانامەت هەیە نە بڕوانامەم لە کوێ بوو نەمتوانی بچمە قوتابخانە بە زەردەخەنەیەکی پڕماناوە گوتی باشتر دەتوانی کاری چاکتر پەیدا بکەی زۆرم سەر سوڕمە یعنی چی یەکێک بڕوانامەی نەبێ و بتوانێت کاری چاکتر پەیدا بکە حەزم دەکرد نهێنی ئەمەی لێ بپرسم بەڵام ئەو بوارەی نەدا ناوی چەند دایەرە و کۆمپانیایەکی برد و پرسی سەرۆکایەتی کامیانت دەوێ؟ وام بە خەیاڵ داهات کە دیسان دەیەوێ دەستم پێوە بنێ بۆیە گوتم کاک بەردەستا ئازیەتم مەدە ئەم کارانە بە کەڵکی من نایەت زۆر بە هێمنی و خۆمانەوە پرسی دەتەوێ ببی بە پارێزگار یان باڵوێز؟ خەریک بوو توڕە بم گوتم کاکە گیان شۆخیان مەکە پێم گوتیت خوێنەواریەکی ئەو تۆم نییە ئیدی بۆ عزیەتم دەدەی بەرزەستە بە ڕوویەکی خۆشەگوتی وەڵا زیێتت نادەم ئەگەر بتەوێ ببی بە کوچەماڵ یان پاسەوان پێویستە بڕوانامەتەوێ بەڵام پارێزگاری بەڕێوبەری شارەوانی و باڵوێزی بڕوانامەی ناوێ چاوەکەم، ئەمانە شۆخین. ئیشێکی بچکۆڵەم بۆ بدۆزەوە کە پاروەنانێک پەیدا بکەم و تا ماوە هەر دەستە و دوعا دەبم. ئەمەیان زۆر زەحمەتە. ئیشی بچووک دەبێ لە تاقیکردنەوە و تەراتێندا بەشداری بکەی. چەند ڕۆژێ لەمەوبەر کە دادگا ویستی چەند سکرتێرێ دابمەزرێنێ، نزیکەی چوار سەد کەس داواکارییان پێشکەش کردبوو. بە هەزار حاڵ توانیم کوڕی کابرایەکی ئاشنام داخیل بکەم. بە بێ سەبرییەوە گوتم، بابە، تۆ دەرگاوانییە، نامەبەرییەک، شتێ لەم بابەتە، شتێ لەم کارانەم بۆ بدۆزەوە. ئەمەم بەسە. زۆر چاکە. کارتێکت بۆ دەنووسم. زۆر سپاس، بەرخوردار بی. کارتەکەی نووسی و دایە دەستم. خوا حافیزیم لێ کرد و ڕۆیشتم. لە دەرەوە کارتەکەم خوێندەوە نووسرا بوو، هەڵگری کارت کاک زیندەم ناردە خزمەتت. تکایە کارێکی گونجاوی بدەیێ. بەرجەستە ڕێک چووم بۆ لای هاوشاریەکەم کارتەکەم نیشانی دا کە چاوی پێکەوت ئەبلاق بوو وەک بڵێ ئەم کارتە بارتەقای گەنجینە گەو هەرێک بێ پرسی ئێستا دەتەوێت چی بکەی چونکە لە منداڵیدا جارێک لەگەڵ بابمدا چوبمە مۆزەخانە وێنەی پەیکەر و شتە گرانبەهاکانی مۆزەخانەکەم هێشتا لە بەرچاو بوو گوتم حەز دەکەم بکرێم بە دەرگاوانی مۆزەخانە هاوشاریەکەم بە پێکەنینەوە گوتی شێتە ئەم کارتە بخەیتە سەر ئاسن دەتوێتەوە تۆش هەر بە دەرگەوانی وەگرتووتە ئەی چی بکەم کە ئەم کارتە تەبێ داوای بەڕێوبەری گشتیش بکەی هەرکەمە بەڕای من ئەم کارتە بفرۆشین و بە پارەکەی کاسبێکی چاک پەیدا بکەین هەستم کرد دەیەوێ دەستم ببڕێ بۆیە نەچوومە ژێر بار، بە تایبەتی هەستم کردبوو کە هاوشارییەکەم لەم ماوەیەدا کارێکی دیاری نییە. ژنەکەی لە گوندەوە بۆ ئەستەمبۆڵ هێنابوو. لە ماڵە دەوڵەمەندێکدا کاراکەری دەکرد و چ پارە و پوولێکی دەست نەدەکەوت. ژنەکەشی چ پارە و پوولێکی دەستکەوتایە دەیدا بە مێردەکەی. بۆیە ڕقم لێی هەستا و دەمزانی کە جێی متمانە نییە. بە هەر حاڵێ بوو، بە پرسیار مۆزەخانەی ئەستەمبۆڵم دۆزیەوە. هەواڵی سەرۆکم پرسی، گوتیان کۆبوونەوەی هەیە، سبەی وەرەوە. سبەینێ چوومەوە، گوتیان ئەمڕۆش کۆنفڕانسی هەیە و ڕۆژێکی دی وەرەوە. دوای دوو ڕۆژان چوومەوە، گوتیان لەمادوو نییە و هەفتەی داهاتوو وەرەوە. بەم حاڵە دوو مانگان سەرگەردان و بێ پارە هەموو کارێکم ئەوە بوو کە سەرۆکی مۆزەخانە ببینم و هیچ. چونکە هاوشارییەکەم نرخی کارتەکەی دەزانی، هەمیشە دەیگوت ئەم کارتە لە زێڕ بەنرخترە. چونکە دڵنیاش بوو کە من کارێک پەیدا دەکەم و چاکەی دەدەمەوە، هەموو ڕۆژێ سێ چوار لیرەی دەدامێ و پارەی ئوتومبێلەکەی بۆ دەدام، بەڵام تا کەی هەر چاوم لە دەستی مەردەم بێ؟ بە کورتی سەرۆک لە مادونی گەڕایەوە. نەخۆش کەوت. چاوەڕوان بووم تا چاک بێتەوە. ڕۆژێکیان بەیانی زوو هاوشاریەکەم گوتی. وەعزەکە بۆنی خراپی لێ دێ. هەرچۆنێ بووە بچۆ سەرۆکی مۆزەخانە ببینە. لە قسەکانی حاڵی نەبوو. نەمزانی خراپبوونی وەعس یانی چی و چ پەیوەندییەکی بە کاری منەوە هەیە. هاوشارییەکەم ئاشکرا گوتی، لەوانەیە بەم زووانە کاک بەرجەستە لە کار بخرێ. حزبی خەنیم بێتە سەر کار. ئەگەر ئەمە ببێ کارتەکەی تۆ تاقە دینارێک ناکا و بە پاڵ لە دایرەکان وەدەرت دەنێ. ڕۆژنامەکان نووسیویانە بەرجەستە ڕۆییوە بۆ هەندەران. دەستبەجێ چووم بۆ لای سەرۆکی نووسینگەی مۆزەخانە و گوتم، تا سەرۆک نەبینم لێرە ناڕۆم. کە سەرۆکی نووسینگە بەو حاڵەوە دیتمی، پرسی چیت دەوێ؟ گوتم کارتێکم بۆی هێناوە. سەرۆکی نووسینگەکە دڵی پێم سووتا گوتی کوا کارتەکەت بزانم؟ دەستم بە گیرفانمدا کرد، سەیرم کرد کارتەکە نەماوە. گیرفانەکانی دیم گەڕام، چ هەواڵێک لە کارتەکەوە نەبوو. ئارەقەم کردەوە بەدەم بۆڵە بۆڵەوە گیرفانەکانم دەگەڕام نازانم لە کوێم داناوە سەرۆک نووسنگە گوتی ناکە گیرفانیان بڕیبی خوانەکە بە کەڵکی کەس نایە جانتاکەم ئەستەڕی شەپقەکەم و هەرجێ کە گومانم لێ دەکرد گەڕام لە پڕ لە نێو کەلوپەلەکانم دۆزیمەوە کارتەکەم دەرێنا و دامە دەستی کابرا یارۆ عینەکەکەی کردە چاوی چەند جارێ عینەکەکەی بەرزو نزم کردەوە گوتی چیان لەسەر ئەم کارتە نووسیوە یانی چی چیان نووسیوە؟ نووسراوە کارێکی گونجاو بە هەڵگری کارت بدەن. نە بابە گیان، هێندە دەستت پێدا هێناوە نووسینەکانی کوێر بوونەتەوە، سیر کە وشەی هەڵگری کارت سڕاوەتەوە، ماوەتەوە پێ بدە. زۆرم ئارەقە دەکردەوە. دیار بوو ئەنجامی ئارەقەی لەشم هەندێک لە نووسینەکان کوێر ببوونەوە. سەرۆکی نووسنگەکە کارتەکەی لە چاوی نزیک کردەوە ورتە ورتێکی کرد مخابن کام کارتەوای لێهاتوە پرسیم ئەی چارە؟ سەرۆک نووسینگەکە پیاوێکی چاک بوو گوتی، بەداخەوەم ئەوڕۆ سەرۆک لێرە نییە، بڕۆ دوو ڕۆژی دی وەرەوە. دەتنێرمە ژوورەوە و کارت ڕایی دەبێت. خۆشحاڵ و دڵخۆش گەڕامەوە و چووم بۆ ئەو چاخانەی کە هاوشارییەکانم لێی دادەنیشتن. حاڵ و حەکایەتەکەم بۆ گێڕانەوە. خەڵکی نێو چاخانەکە کە مەسەلەکەیان زانی ماوەیەک پێکەنین و شۆخیان کرد. ئەوجا چەند کەسێکیان پێیان لێداگرتم کە کارتەکەیان نیشان بدەم منیش حەزم ناکرد ئەم تەلیسمە گرانبەهایە بە کەس نیشان بدەم بەڵام زۆریان پێداگرت ناچار بوو کارتەکەم لە گیرفانم دەرێنا هەر بەدەستی خۆمەوە نیشانمدان یەکێک لە پشتمەوە دەستی هێنا و ویستی کارتەکە بفرێنێ منیش دەستم کێشای گوتم توخوا مەکە بەڵام دوای چی کارتەکە بوو بە دوولەت بەشە گەورەکەی بەدەستی منەوە مایەوە و بەشەکەی تری بەدەستی ئەوەوە. لە نیگەرانیدا کەوتمە گریان. چ جنێوێکم بەدەمدا هات پێمدا. خەڵکەکە دڵیان دەدامەوە. یەکێکیان گوتی، هەر چییەک بڵێی حەقتە. من وەستای پارە پینەکردنم. کارتەکەت بێنە، لە جاران بۆتی چاکتر دەکەمەوە. هەردوو پارچەکەی وەرگرت. لە پشت مێزێکەوە دانیشت، بە وردی هەردوو پارچەکەی خستە دەم یەکەوە و چەسپی لێ دام. ئەوجا بە مشت کوتایەوە تاکو چاکتر پێکەوەی بچەسپێنێ. دەستی هەڵبڕی کە مشتی دووەمی پێ دابکێشێ، وەی خوایە! چیم بینی! پارچەیەک لە کارتەکە بە دەستیەوە لکا و چەند وشەیەکی دی سڕابوونەوە. ئەمجارەیان بە زەحمەت ئەم ڕستەیە دەخوێنراوە، کاک نارد پێ بدە یارۆ لە من پتر خەمبار گوتی بەختێکی ڕەشت هەیە تا ئێستا سەدان هزار دینارم چاپ کردوتەوە و هیچیان خراپ نەبوو بەختی تۆ بوو کامە وای لێ بێدەنگ بوو ئەگەر خوا حەز بک بەمەش کارم ڕایی دەبێت دوای دوو ڕۆژەکە چوومەوە لای سەرۆکی نووسینگە لە بەدبختی مندا ئەمجا ئەو چووبووە مادونی بڕیارم دا بە هەر نرخێ بووە ئەو ڕۆژە سەرۆک ببینم و کارەکەم یەکلایی بکەمەوە هێندە لەبەر دەرگا وێستام دەوام تەواو بوو کە سەرۆک هاتە دەرێت تا بۆ ماڵ بڕواتەوە پێشم لێگرت سەرۆک کە ئاگای لە هیچ نەبوو زۆر ترسا و هاواری کرد کۆمەک بیگرن پیا و خراپە فەڕاش و فەرمانبەرانی مۆزەخانەکە پەلامەریان دام و قۆڵیان گرت منیش هاوارم دەکرد بەرم دەنکارم بە جەنابی سەرۆکەیە سەرۆکیش هاواری دەکرد بیگرن پیاو خراپە ئەنجام یەکێکیان پرسی چ کارێکت بە سەرۆکەیە کارتەکەم دەرێ ناوگوتم کارتم لە کاک بەرجەستەوە هێناوە کە نێوی کاک بەرجەستەم برد هەموو کشانەوە و لە جێی خۆیان داوێستان ماوەیەک بە بێدەنگی سەیرم کرد جەنابی سەرۆک دڕی بە بێدەنگیەکەدا و لێم هاتە پێشەوە پرسی وتت کارتی کاک بەرجەستە تێناوە بەڵێ قوربان سەرۆک ڕووی کردە فەرمانبەرەکان و گوتی ئێوە بڕۆن ئەوجا دەستی بە پشتم دا و گوتی ڕۆڵە گیان کەسێک کە کارتی کاک بەرزەستەی پێبێ یەک ڕاست دێتەلا گوتم قوربان ماوەیە کە مراجع دەکەم دەستم پێوە دەنێ ئەستەخفر الله بێگومان نەتگوتووە لە کوێ کارتە تێناوە ئەجینا ناشێت جەنابی سەرۆکێشتا هەردەستی لەسەر شانم بوو بردم یە ژوورەکەی خۆی کورسێکی نیشاندام دانیشە ڕۆڵە جێ ئەوجا پرسی چا دەخۆی تۆ یان قاوە یان ساردیەکی تەزی بێنێ زۆر سپاس حەزم لە هیچیان نییە بۆ دۆزینەوەی کارتەکەی کاک بەرجەستە کەوتمە پشکنینی گیرفانەکان بەڵام دیسان غەی ببوو بە جۆرێ شڵەژا بووم سەرۆک دڵی پێم سووتە مەشڵە ژێڕۆڵە هێدی و لەسەر خۆبە گیرفانی پانتۆڵەکەشت بگەڕێ گوتم قوربان چما دەشێ کارتی کاک بەرجەستە لە گیرفانی پانتۆڵدا دابنێم کەواتە هێدی هێدی بۆی بگەڕێ هەر دەیدۆزیتەوە جەنابی سەرۆک حەقی بوو بەزەی پێم دەبێتەوە هێندە پەشۆکا بووم لە کاتێکا کارتەکە لە نێو دەستمدا بوو من گیرفانەکانمی بۆ دەگەڕام کارتەکەم دایە دەستی جەنابی سەرۆک عینەگەکەی لە چاو کرد کارتەکەی خوێندەوە پێکەنی منیش پێکەنی سەرۆک گوتیانی چی نووسراوە ئەو برادەرەم ناردووە پێی بدە بێگومان مەبەستیان ئەوە بووە کە مۆزەخانەکەت پێ نیشان بدەم زۆر چاکە حەز دەکەی سەیری کام بەشەی بکەی بەتوندی وڵامدایەوە قوربان من هاتووم لێرەدا کارێکم پێ بدەن وەلا لەم کارتەدا شتیوانە نووسراوە ئەگەر نووسی بای بەبان چاو دەمدایتی گەڕامەوە بۆ چاخانەکە هێندە نیگەران و پەست بووم خەنجەرت لێ بدامامایە خوێنم لێ نەدەهات هاوشارێکەم لەوێ بوو بەر لەوەی چ قسەیەک کەم گوتی زیندە مژدەم بدەرێ نامەت بۆ هاتووە دڵم داخورپا و دەردی بێکاری و برسێتیم فرامۆش کرد زانیم کە ئەقدەس نامای نووسیوە جگە لەو کەسی دیم نییە نامم بۆ بنێرێ ئەمە چوارەمین نامە بوو کە ئەقدەس بۆی نردبوو بێ و چاند تکای دەکرد بیهێنم بۆ ئەستەمبۆڵ و بۆ لای خۆم منیش وڵام دایەوە کە تۆزێ سەبر بکا تا کارەکەم ڕایی بێ و بەم بیانووە نەم خافلان ئەقدەس نووسیبووی چیدی تاقەتم نییە لە تۆ دوور بم ئەگەر دەتوانی تا زووە بمبە بۆ لای خۆت ئەگینا ناچارم خۆم بکوژم دایک و بابم هەڵیان پێچاوم کە بمدەن بە کابرایەکی دەوڵەمەند تەواو تەنگیان پێ هەڵچنیوم نازانم چی بکەم زیندە بێدەنگ بوو فرمێسک زینە چاوەکانی بەندیەکان بە یەک دەنگ گوتیان دەوەرە ئەم بارە ڕاستکەوە